بەخێرهاتنی میوانەکەمان ناکەی بێریڤان؟ میوانی من نییە میوانی ئەکسۆیەکانە هەڵی بەڵکو میوانی تۆیە دەبینیت کەرم باشترە. فەرمو خانم دەست خۆش ڕاست نوشیگیان بێ خەلیل پەشۆکاو دیاریت لە شوێنێک دانیشە. باشە پورێ. ڕاست ئاگاداری ئەو کچە بە بیشۆن و بیڕازێنەوە خۆ دەزانی چی ئەکەیت. فەرمانت خانم سەرچاو. مەلایەک بدۆزنەوە نەهینی بپارێزێ با یەکسەر ئەمڕۆ مارەیان کەین. ڕاست بەکر و تۆ لەم تاقیکردنەوەی دەرچوون ئەمە لە یاد ناکرێت. خوا لێت ڕازی بێت. کچەکە لەوە چێ سەرە ڕۆ بێت جوان قسە بکە ئیترەو خاڵۆ ژنتە داوای لێبور نەکەم هەرەوەی لە خیاڵم وتم ڕایەکان بۆ خۆت بپارێزە ئەمڕۆ خۆت ون مەکە پێویستم زۆر بە تۆیە با پیاوێکمان لەلا بێ خۆت دەزانی فەرهاد تۆزە سەرمان دێشێنێت بەڵێ ئێشێنم کەمیش نا زۆر ئەیەشێنم. ئاغا لە پشت دەرگا گوێ دەگرێ؟ ئاغا گەر لە پشت دەرگاوە گوێ لە قسە نەگرێ بە داخەوە ئاگاداری ئەو شتانە نابێ کە ئێوە بە ناوی ئەوە بڕیاری لەسەر ئەدەن. ئەگە هاوکاریمان بکەیت ئاگاداری هەموو شتەک ئەبیت فەرهاد. بەڵام تۆ وەک دوژمنی خۆت هەڵسوکەوتمان لەگەڵ ئەکەیت. ئەرێ ئێوە شێت مەکەن ئەزانن. هێمن بە خاڵە. من هێورم بەڵام ئێوە هێور ببنەوە چاوتان کوێر بۆ ئێوە خۆتان و داب و نەریتتان هیچ شتێکی تر نابینن ئێوە ئینسان ئینسان لە کوێیە بە زۆر شت کردن بە خەڵک دڵ شکاندنی مرۆڤ. گوێ دەن بەو شتانە؟ ئەگەر ئینسان نەبوای ئەوە داب و نەریتان لە کوێ بوو ها؟ ئەو کاتە حکومی دار و بەردتان ئەکرد. بەداخەوە خەلیل. مرۆڤ ئەو داب و نەریتانی داناوە فەرهاد ئاغا. داب و نەریت نەبوایە لەگەڵ ئاژەڵ چ جیاوازێکمان ئەبوو؟ ئاژەڵ مەیەنە ناوم باسە پورێ. چەند جوانن. چەند خۆش ئەگوزەرێنن زیانتان بۆ کەس نییە خۆتان لە کەس هەڵناقورتێنن کێکێک ئاگادارتان بێ ئەگەشێنەوە ئاگادارتان نەبێ ئەمرن. لێرە ئەمرن کەچی باکیشتان بە مردن نییە. چیەکەی لێرە بێریڤان؟ ئەڵێی هیچ ڕووی نەداوە وا لەگەڵ گوڵەکانە قسە ئەکەی؟ چی تیایە گەر تۆزێک لەگەڵ منا قسە بکەی؟ قسەم نییە لەگەڵت بیکەم. ئەی بۆ ناچیت ڕیشت بتاشی؟ زاوا دەبێ ئاوا بێ؟ واز لە ڕشتاشینی من بێنە. ئەم ژنە من نەمهێناوەتە ئێرە. پورە حافز هێنای پێم وتی لەگەڵ ئەو لەیەک پێخەفە ناخەوم وتم با ڕاکەین و بڕۆین لێرە. ناڕۆمە هیچ شوێنێک ئێرە ماڵی منیش نیە ماڵی هەردوکمان نیە. بێگومان ماڵی تۆیە قسەی ئەلق و مەلق مەکە. ئەی لە ماڵی خۆم ڕاکەم ماڵ بۆ هەیە بەجێ بێڵم. ئەمەوێ هەموو شتێ ببینم. ئەو بەڵێنانەی پێت دام چۆن ئەیگەیەنیتە سەر. هێز و خۆشەویستیت بۆ من چەندە ئەمەوێ ئەوە ببینم. ئەی بینی چۆن ئاغایەکەم بێریڤان خانم ئاغام یاخود بەک ئێرە ژووری تۆی ڕۆژین خان بۆ تۆمان ئامادە کردو بەدڵتا بۆ من فەرقی نییە ژوورمورم ناوێ لێتان ئەی چیت ئەوێ هەموو حەسارەکە هەموو زەوییەکان ئەتەوێ ببیتە ئاغا ژن؟ من هیچ تێکم ناوێت کەسیشم لە ئێوە ناوێت. ئاگار لە دەمت بێ هەوێ. من هەوێ نیم ڕۆژینم من. زانە وەڵامی ژەداتەوە. خانم تکایە هێمن بەرەوە تخوا. برم دە ئەو پێ دەڵێم ئاگار لە هەڵسوکەوت بێ. تخوا گوێی مەیەرە دڵەکی هەیە وەک وزێر وایە ئستا ئەو تۆزێ نارەحەتە تۆ ئستا پشوێک بدە دوای جوان تەکەین ئەبێ وات لێ بکەین خەڵک بلێ ئەم بوکە جوانە چیە. زۆر لە باوکم ترسان گوڵ یار خان لە کاتی وا هیچ نایناسمەوە کە وای لێ دێت. هەندێک جار زۆر توڕە دەبێ باوکم زۆر لەوە ترسام شتێک لە دایکم بکات نیگەرانم لەوەی دەبێت چی لێ هات نیگەران مەبە دایکت باشە خۆم بینیم هاتە لای زەهرا خان لەوێ دەمێنێتەوە دای ئێستا لەسەر قاتی ڕاستت بۆستە قاتی چەپت یەوە شێواش بەرزکەرەوە بەردەوام بە هەڵیگرە زیاتر ئا دەست مەخە سەر من بۆ خۆت بەرزی کەرەوە ئا ئوف ناکرێ بۆم ناکرێ خەمت نەبێ خەمت نەبێ هەر دەکەی جێم مەهێڵە گولیار خان هەرگیز مەڕۆ گەر تۆش بڕۆیت من چ بکەم تەواو هەرگیز جێت ناهێڵم خەمت نەبێ بەڵێنم پێ بدە بەڵێن بێ کا قدرەت کاری پێتە گولیار خان ئەوە هاتم ئەرێ خەلی لە بینیت؟ بەڵێ هیچ کێشێکی بۆ ئێوە هەیە کاک قدرەت؟ نا نییە باشە باسی هیچ شتێکی لەگەڵ تا نەکرد؟ سانزڕاکێش وەکچی؟ سەرنج ڕاکێش ئیتر چوزانم یانی یان هەر باسی شتە بێزارکەرەکان ڕاستە ئەو بێ مێشکە زەحمەتە باسی هیچ شتێکی سەرنج ڕاکێش بکات سەرنج ڕاکێش بەڕای ئێوە مانای چییە کاک قودرەت باسی مردنی یەکێک یان لێدانی کەسی نەکرد بەرامبەر کەس نەفرەتی نەڕشت زۆر بێزارکەر بوو یانی جارێکی تر ئەو کوڕە نابینیت ئەگەر نا ئەم حەسارە جێ بێڵە هەر ئێستا کەلوپەلت کۆ بکەرەوە دەفمە بڕۆ. هێشتا تەڕە. هێشتا شێدارە وەک سەهۆڵە. ئەی خوایە وەک ئەوەی بەترستر بووبێ. کە مناڵ بووم چەند لێی دەترسام. بەڵام ئێستا زۆرم خۆش دەوێ. ئیتر تەنیا هی منیت. هی من. جێم مەهێڵە گول یار خان هەرگیز مەڕۆ تەواو هەرگیز جێت ناهێڵم گەر تۆش خەمت بڕۆیت نەبێ من چ بکەم تەواو هەرگیز جێت بەڵێن بێ ناهێڵم خەمت نەبێ بەڵێنم پێ بدە بەڵێن بێ چی بوو ناڕۆیت ماڵی ئێمەت زۆر پێخۆشە ناڕۆم لێرە گەر ئێوەش منتان بوێت دەبێ بیری لێ بکەمەوە باشە تەواو تەواو دەتوانی بمێنیت زۆر سپاست دەکەم. بەخێر بێت پورێ. کچێکی جوانە پێش ئێستا سەرنجم نەدابوو. هاتیەوە بڵێ پورێ؟ نەخێر. قسە لەسەر چەند شتێکی گرینگ دەکەین. دڵم خۆشە. لە کاتێکی باشاتیت ان شاءاللە دیسان باسی نەمردنی ئاک سۆیلو ناکەیتەوە. نامەوێ ناڕەحەتت کەم بەڵام ئەوە ڕاستیە ئەو سەگە نەتۆپیوە. چۆن ئەمە دەزانیت؟ خۆت بینیت؟ نەخێر بەڵام لە لایەکی باوەڕپێکراوەوە گوێم لێ بوو. لەم ڕۆژانەی دوانی هاتچۆی شوێنێک دەکرد بۆ چێ چووی؟ لەوێ پێیان گوتیت؟ دوایی باسی ئەمانە دەکەین ئەو بابەتەی دەمەویست باسی بکەم ئەوەیە سەرکارێکی تازەم وەرگرتووە. ئەمڕۆ یان بەیانی دێت قسەت لەگەڵ دەکات ئاگادار بە. وەک بەکر ئەویش سپڵە نەبێ. تۆ خەمی ئەوەت نەبێ ها بزانە قودرەت. جارێکی تر کە من هاتمە ژوورەکەت لەبیر نەکەیت دەستم ماچ بکەیت تێگەیشتی؟ بە نەفرەت بن سەیری خزمەتکارەکانی ئاکسۆلۆکان بکەن هێشتا کار دەکەنەوە بێ مێشکەنە فەرا تۆپیەوە بۆ چێ کار دەکەن ئاگادار نین تەنها کار دەکەن ئاگادار بنیتێت مالایەکتان بان کرد؟ خەبەریان پێداوە خانم پشودا کچم دەمەوێت زۆر جوان بیڕازێنەوە دواتە خەنەبەندان دەکەین بانگی ئافرەتان بکەن با ئامادە بن دەبێ لەگەڵ فەرهاد قسە بکەم دەی خەلیل بانگ کەن. خەلیل ئاغا لە حەساب نییە. پێم گوت خۆی ون نەکات. رەنجبەرەکان بە دوایە هاتن. رۆشتن نازام بۆ کوێ. بێریڤانم بۆ بانگ کە. بەریڤان خانم. چی دەڵێم وا بکە دەی بڕۆ. ئاکسولوەکان سەر بە ئەوێ ژنیان هێناوە کە جویتەوە بە گوڵشاش بڵێ ئەمە بەردەوامی بە هۆزەکەیانەدا ئەزانم چاوەڕێ کۆتایی ئەم کارە دەبین پێم بڵێ بزانم ئەتەوێکی لەگەڵت بێت یەملەکە لەگەڵت بێت یەملەکە دەستور ئەو ناوێت زۆر کە لە ڕقا منیشی خۆش ناوێت ئەزانم کێتەوێ بەڵام زەهری دەر نابێ لەگەڵت بێ ئەو کاری تری هەیە ئەی کێ لەگەڵم دێت بێن کوفان با لەگەڵت بێ چی دەستور کا بە ئەو نێتدا ئەو زۆر پیرە زۆر سەیرە هیچ گوێ بە قسەم نادات ئەو بەرازە خەمن نەبێ نە ئەو حەقی بە تۆوە هەیە نە تۆش بە ئەو بەڵام پێویستی کرد یارمەتی دەدات ئەترسم دا جارێکی تر وە مەڵێ ئەم دەمان چێ ببە هیچ کاتێک گولەی تاو نابێ دەی بڕۆ ئێستا قدرە ببینە لەلای ئەو کار دەکەیت ئەوەی پێم وتی بە گوڵشا بڵێ پێشی بڵێ بە دواتر سەردانم کات بڕۆ دەی بێریڤان شتێکم لێت دەوێت فەرموو پوریا. بڕۆ لەگەڵ فەرهاد قسە بکە با خۆی ئامادە بکات ئەمڕۆ مارەیان دەکەین ئەو قسەت ناشکێنێ نامەوێ هیچ کێشەی دروست بێ کەسێکی تر نییە قسە لەگەڵ بکات لە من زیاتر تەنها تۆ دەتوانین ڕازی بکەیت باشە ئەڕۆم دەی بزانم دەست پێ بکەنێوەش دەی هەستە ئاغا ناوێ من بهێنێ منیش ئەوم ناوێ بۆ زۆرمان لە یەکەن خانمەکەم گوناه نییە فەرەدەغا حاڵە چۆنە نازانم لاوێ نەجوانم یان نا بەڵام لە ژیانی ڕاستەقی نایە هیچ باش نییە ئاوە سەیر مەکە ئیتر تۆ بێریڤانت نییە تۆ لە ژیانی ڕاستەقینە نازانیت ئەو هیچ سەیری ئاوێنە ناکات چونکە وازانێت کە زۆر جوانە پێم بڵێ ئاوێنەکە من چیم لێت؟ سانا شیرنم سودی نییە جاگەر جوانیش بم چیە بێت بۆچێ ئاگادار بە بێریڤان ئاگادار بە ئاخ ئێستا بێریڤان بێت و بڵێت فەرات هەستە بە ڕاکەین و لێرە بڕۆین یەک چرکەی تر لێرە نامێنم لەگەڵ کێ قسەکەیت؟ هیچ، لەگەڵ فەرهاد ئاغا قسەکەم. ئەڵێم ئەگەر بێریڤان بێت و بڵێت با لەم حەسارە ڕاکەین و بڕۆین. سەرخۆشی تۆ؟ سەرخۆشم، جا چییە؟ کورە حافیز منی نارد ئەڵێ با ئامادە بێ مەلاکە دێت. ئەمڕۆ مارە بڕی ئەکرێ. ئێ جا من چی بکەم با خەلیل ئەو کچە بێنێ با خەلیل ببێتە ئاغا من لێرە ئاڕۆم تۆ بەم حاڵە ئەڕۆی؟ حاڵم چیەتی نەدەزانی چۆن ئاغایەکەم ئیتر ئاغای جاوام سەیری ئەم حاڵە جوانەت کە ئیترە ڕۆم ئیتر کەس لێرە جارێکی تر من نابینێتەوە ئاغایەتی ناکەم تەواو ئاغایەتیەکە با بۆ یەکێکی تر بێ جلەکان داکەنە چاوەڕی چێکی من لای کەس جلەکانم داناکەنم کەرە ڕقی مەکە ڕۆژی خان تەنها چۆین وەک منداڵێک ئێوەم شۆن مەخۆم خۆمە شۆم پێویستم بە کەس نییە دەی بچنە دەرەوە تۆش. ئاوی سارد نییە؟ ئاوی سارد بۆ چیە؟ من خۆم بە ئاوی گەرم ناشۆم حەزم لێ نیە وەک پیرێژنان بە ئاوی گەرم خۆم بشۆم حەقان بەسەرمەشەوە هەیە؟ کەیفی خۆتە ڕۆژین خان کەیفی خۆتە بۆ دەستان بەسەرەوە ئاوا داگرتووە یوسف ئاغا؟ هیچ داب و نەریتێک ڕێگە بەو ئاوڕینە نادات، لە داب و نەریتی ماریشدا نییە. چەندین ساڵە شتەکانمان بە هاوبەشی کردووە، لەوە نییە کە مار بن، لە مرۆڤایەتی خۆمانە، بەڵام ئیتر بەسە، کە ئاغاکەتان مرد ئیتر شتێک نییە بە ناوی ئاکسۆیڵ و کەسیش بوونی نەبێ هاوبەشی لەگەڵ ناکرێ ئاچۆ لە فەراداوا بە ئاسانی نامرێ تا ئەم شەو مۆڵەتان هەیە دێنەوە سەر ئاوەکە گەر لێرە بن حیسابێکتان لەگەڵ دەکەین ئەگەر وەکو پیاویش ئاوەکەمان بکەن و بڕۆن ئەوە هیچمان لەگەڵتان نامێ دوامەکەون لە یادیش نەکەن فەرادی ئاغاتان بێنن بێگومان گەر لاشەکەتان دۆزیەوە ئێوەش لە یادی مەکەن ئاغاکەتان بێنن هەرچەندە باوەڕ ناکەم لە ترسا بێت. بەکری سەرکار نۆرەی تۆش ماوە جارێ ئەمەیە قودرەداغا ببینم چیت قودرەداغا بینم فەرمو هەموو شتێک ئامادەیە قودرەت پیاوەکان کانەکەیان گرتووە ئاک سۆیلوەکان بێگومان دێن خەلی لەم ڕۆزمە درێژی دەکرد بەنا بەخوا دەم کورتیان دەکەین ئاکسۆیلۆکان ئیتر باویان نەما. نابێ ئەم کارە بەڕۆژ سارسە بکەین خاڵە هەم بەڕۆژ نیشانکێشی ئاسانترە ها؟ نابێ قودرەت نابێ دوای بخەین نامەوێت پیاوەکان لێ بچێشمەوە کە هاتن ئێمە لەوێ نەبین ئەوان ئاوەکە دەگرن پرسم پێ ناکەیت و بە کەیفی خۆت کارەکەی خاڵە وەرە چییە؟ ها؟ کا قۆدرت مێوانێکت هەیە وەک سەرکار هاتووم فەرمان بەسەر سەرم ئاغا لە کاتێکی باش هاتیت سەرکار چەک بە باشی بەکاردێنیت لە هەموو کەس باشتر مردووەکانی زان ناغا مردووەکانە ئاکسۆیلۆکانیش بە ئەمە بزانن بێریڤان کەمێکی تر مارەیان دەکەین تۆ هەر بەردەوامە بی لە تووڕەبوون مارەی من نییە نەمدەوی زاوای لێبێت قەدەر وای هێنا باوەڕت پێ ناکەم دڵت شتێکە و وتەکان شتێکی تر. وەک دوژمن قسەم لەگەڵ دەکەی بێریڤان. من دڵ و وتەکانم وەک یەکن. ڕازی نەبوون بە قەدەر گوناهە. من گێل نیم. ناتوانی بەسەر عەشیرەتدا زاڵ بیت. من نامەوێت فەرهاد کوڕێک هەیە بێت. کاتتان بە من نەدا. یەکسەر هەوێتان بۆ هێنام. ئیتر لێتان تێئەگەم. ئیتر خۆت هیلاک مەکە پوریا. ئینشاڵا لە قسەکانت پەشیمان ئەبیتەوە. دێیت و داوای لێبوردنیش دەکەی ئیشاڵا داوای لێبوردن لێ یەکەم ها ئیشاڵا ئەم مارەیە سەرناگرێ خی گەورە خۆی ئەزانێ پێ درێژیەکەیت ئەوەی لە ناخمەیەڵم گوناهەکە هیم نەپورە حە ئەوان لێک مارە دەکرێن ڕۆژێ خان ڕۆژێ خان هەستە مەترسە کاتی هاتووە ئێستا چاوەڕێی تۆکەن با بڕۆین ئەو خاڵم لە کوێ نایەت ئێستا دێت مەحۆ دەمێکە بە دوایدا چووە ئەوە هاتم هاتم من مامۆستامە لا چۆنی بڕۆ شوێنەکەی خۆت کاک فەرات بڕۆ باشە ئەچم ئەوە چوم ئەچم ئا بۆنی ئارەقی لێ ناتوانم مارەیەکەی ببڕم یەک دوو پێکم خواردەوە بەڵام چۆن وام لێ ئاو نازانم یانی ناکرێ و مارەیە ببڕێ بایترم کارە لە کۆڵمان بێتەوە سەرخۆشە ناتوانم مارەی ببڕم جایز نییە تەواو مامۆستا ڕاست دەکات ئەم مارەیە نابرێ ئاغام. خەلیل ئەوە چێکەی لێرە تۆ؟ ئەرێ بەڕاست من چێکەم لێرە ئەوە تۆ چێکەی لێرە منە ڕۆم بۆ کوێ؟ لەگەڵ بنەماڵەی چنار لەسەر ئاواکە تێکگیر بووین کانەکەیان لێگرتین هەموو پیاوەکانە ڕووینە ئەوێ ئاگادار بە ئافرەتەکان نازانن چون هەیە و گەڕانەوە نازانین باشە منیش یەم تۆ ناوێ بی خاڵۆ تۆ سەرخۆشیت من سەرخۆش نیم منیش لەگەڵتان یەم ئاغام من بێعقڵ لە یادێ چوو خۆتەزانی ئەوکا پێڵاوەکان لە کوێت و ئەرێ بەڕاست بەرحاڵ ئای دۆزمەوە تاودەی بۆ کوێ ڕۆی هیچ خاڵە ژن تۆزە پیاساکەین من گێل نیم ئەی ئەو چەکانە چین تۆق نەبێ بڕۆژوورە دەی ئەخرەت کوژن اینجا چییە؟ اینجا چییە؟ ها؟ بەرەو مردن دەڕۆیانی؟ بێوەژنیش نا دوو بێوەژن بەجێ دێڵیت مارەکە نەبڕە خاڵە ژن تۆ بڕۆ خەلیل وا دیارە یارمەتی خاڵە ژن مارەیەکە نەبڕدرا ها بەڵێ سەرخۆش بووم تێکچ بووم کە چوو مەلای مەلا نەیبڕێ وەستە مەڕۆ ئەبێ بڕۆم فەرهاد خۆت نەدویست چی؟ مارە بڕینەکە چونکە سەرخۆش بووم بۆیە نەکرا یعنی خۆت نەدویست نا نەم ئەویست یانی. ئەی باشە بۆ چویتە ئەوێ؟ ئەرێ ئیتر چووم چزانم جا چ جیاوازێکی هەیە ئەی تۆ ڕسوایە کەڵسۆکەوتم لەگەڵ ناکەی کەواتە منیش ڕسوام بیپارێزە. پاسەوان، بەڵێ خانمم. ئەم دەنگە لە کوێوە دێت؟ لە شاخەکانەوەیە خانم. هیچ نابینم لەوانەیە نەهاتبن هێشتا ناتون لێرن من هیچ شتێک نابینم تۆ هیچ شتێکە بینی نەخێر هیچ وەستا شیار دەی کاک فرەنگ با بڕۆین بۆ کوێ یانی وەکو ژن ڕاکەین دەبێ هەر ئێستا بڕۆین مەترسی دارە ئەجنا هەممان دەکوژرەین دەی خاڵە وەستا شیار ڕاستەکە دەی بە نەفرەت بێ مەسەلە چییە؟ نەگوێم لە هیچ ئەبێ و نە هیچیش ئەبینم مێشکە تێک دەدا دەما بێخەم بن ڕۆیشتن وەستا شار لەکوێ ڕۆیشت ئاخ بێرڤان ئەرە تۆ کێ؟ تۆ کێیت؟ من فەرادم منیش هەوێ بەر لە مارەی هاتووتە پێخەفەکەمە؟ نا من هاتووم لێرە بخەوم چوزانم درۆمەکە لەوە ناچێ خەوت بێ دەی دەی بڕۆ دەی دەی دەگوێ بگرە بۆستا دەی وا تێمەگە بێریڤان من بۆ لای ئەو نەچوومە ژوورەکە لە یادم چوو ئەمی سەرخەوێک بشکێنم من چوزانم ئەو لەوێ خەوێ بەڵام هەرچوویتە لای ئەمەش کێشێکی ترە داک بە نەفرەت بی. بەڵێ سەرکار، تا ئێستا یەکترمان نەناسیوە، بەڵام زوو بە زوو خۆت سەلماند، پیاوێکی پیاوانەی. گەر وا نەبوویتایە لێرە لە کارت نابووم. هەر کەسێک حەز بکات و بیەوێت ناتوانێت بێتە ئەم ماڵە. سوپاست دەکەم ئاغام. ناوی من باش ئەزانیت، ئەی ناوی بەڕێزت چییە بزانم؟ من ناوم دووڕانە ئاغام. باشە دۆران سەرکار. لەمەودوا لێرە دوای من تۆ کاربەدەستیت. بەرامبەر خاڵم و پورە گوڵشانیش بە گوێرەی پێویست ڕێزدار بە. بەڵام کە من لێرە نەبم بڕیار لە دەست تۆیە. فەرمان بەسە سەرم ئاغا. دەی بڕۆ ئەوانی تر بناسە. ئاگاداری ئیحسانیش بە. سەرەڕۆیە. گرنگ نییە ئاغام. ئەو فەرهادەش زیندووە یا مردووە ئەمەوێ بزانم. یەکەم داواکاریم لە تۆ ئەمەیە. کەواتە خۆی حەشارداوە ئێستا بڕۆ ئەبێ بیرکەمەوە دەی دوانی ڕۆت بینمەوە با مجارە سەرکەم ئۆتۆمبیلە بکەم ئەرێ سینان خۆت بۆ ئۆتۆبیلەش بە خەریک مەکە پێترت بۆ دەی باشە کورە ها بڵێ بزانم دوێنێ شەو بۆ هات بوویە ژوورەکەی فەرهاد نازانم وتی هاتووم بخەوم گەر تۆ کلکت بانەدە بواە ئەو ئەهات من کلک بۆ کەس بانادەم مێردەکەی تۆ زۆڵە قسەی وا بە ئاغاکەت مەڵێ گەر ئەو زۆڵ نەبوایە بەر لە مارەبڕی نەداهاتە ژوورەکەم لەو ئاغایە تف لە هەزار ئاغای وا بۆچێ دەچی ڕۆژی خا لا چۆ لە بەردەمم منە ڕۆم ناچتە هیچ شوێنێک ئەمڕۆ مارە دەکرێت دەتەوێت بۆ چێ بچیت لا چۆ ئەڵێم بڕۆ ژوورەوە ڕۆژی خان ناچتە هیچ شوێنێک دوایی دەتکوژن لێت خۆش نابن کاتم زۆر نییە خەلیل با ماوەیەک یەکتر نەبینین تا شتەکان هێور دەبنەوە ئەم قسانە چیە گولیا ناگەڕیتە ئێوە تەواو دەوێ بگەڕێمەوە مەجبوری هیچ شتێک نین ئەگەر دیسان باسی بەرپرسیارەتی بکەیتەوە کەمێکیش بەرامبەر من هەست بە بەرپرسیارەتی بکە مەسەلامە نییە بەڵێنم بەو منداڵە داوە لێم تێدەگەیت بەڵێ نییەوە هەواڵێکم بۆ تەیە گوڵ شاخان چییە؟ دایکم وتی فەرهاد ژنی دووەمی هێناوە چی؟ چارەیەکەین خەمن نەبێ چێە؟ لە کام عشیرێتە و کچە؟ ناوی ڕۆژینە ئەگەر چارەسەر بکرێت کێشە نییە دایکم وە باژەزانێت تۆش ببینێ وتی بابێتە لام بەسەر چاو. شتێک هەیە لە نێوان چەکوش و سندانەکەم باوکە چەندین ساڵە چەکوش دەوەشێنم هەر بۆم چارە نەکرا من وەکو شێتێک ئەوە چی دەکوتم